سڵاتان لێ بسۆن باشن ئەمە باسی کادریمان کە زۆرەکانی کادری کۆتا کادری کە باسمەکە کادری غل بوو کادری غل سوڕی ژانی کادری غل چۆنە کادری غل دایمە ژەنی داباشەکە بە تزوو لایەن لایەن شێوەیە ڕۆژانی ژەنی خۆی پەیداکە لە ڕێگای ئەو کەسابەتی کە هەیەی ئەزا کەسابەتی مسەرە لۆ نمونە ئەمەلاتی بی لۆ نمونە مۆزف بیتن لۆ نمونە کادیرێکی کۆمپانیای بیتن وەلاسری لە بە بەردەوامی ئیشەکە لە هەمان کاتی کە ئیش شتەکە معریفی خۆی بەرزترەکەتەوە لە ڕێگای چ لە ڕێگای کتاب لە ڕێگای هەواڵی ڕۆژانە لە ڕێگای تەماشاکردنی بەلگە فلیم لە ڕێگای سەردانکردن لە ڕێگای دۆستایەتی لە ڕێگای تەلەڤزیۆن لە ڕێگای تۆڕە کۆمەڵایەتەکان و خاڵکی زۆر زۆر گرنگی لەکوانایەوەیە زۆر بایەخ بە مێژووەدا زۆر بایەخ بە لایەنی خوێنەوەی هەواڵگری دەزن زۆر بایە بە فەسەفادا زۆر باغ بە دەروون ناسیدا بە کۆمەڵ ناسێ دەتن ئەو بابەتانە بەگشتی دەخوێنێتەوە و بەردەوامیش هات شوێنەکانی هەیە سەن بۆ منە ئەکەر تەماشای کادیری ئێستا بکەین تەنها لە ڕێگای لە ڕێگە مۆبایلەکەیەوە قساکەتن و باگراوندێکی زۆر زۆر باشیان هەیە ینی وجودیان هەیە لە شوێنی ڕووداوەکان ئەسن وێ ناگرن ئەسن تەسویرەکان ئەسن پارێکی خیاڵی سەر بەکان دەمێنینەوە بە مانگ بە ساڵ داتا کۆ دەکەنەوە دێن دەکەنە دەکەنە بەکو بابەتە کو سەرچاوێک لێکەنێ سەرچاوە باوەڕتەبی هەتا کۆمەڵە کۆمپانیێستا لە ئەوە هەیە لە لە ئەوروپا هەیە لە ئەمریکای هەیە داتا فرۆشت و مسن هەر دااتایەک مسەرەن بە 500 دلار دەفرۆشتەوە فیلێکی پیدیفە 500 دلار دەفرۆشتەوە بزەنە ئەگەر بۆ لە بۆ چێ لە بۆ ئەو کەسانێکەوە مسندانەی بۆ بەرهێنان لە وڵاتی بکەن منە مسن کەسێک بێتن بۆ بەرهێنان نفتی لە کوردستان بکە ئەبێ سەرتا بێتن بێ راپۆرتەشی بخین لەسە کوردستان بزانن قەزی کوردستان چۆن لە چۆن دیە لە ڕووی سیاسی و لە ڕووی ئابوور لە ڕوو کۆمەڵاتیەوە چۆنە دێ ئەو سەر ساوانە لە شێوەێک لەو کادیرە سیاسی وەرەگریت لەو کادیرە گوڵێ وەرەگریتن دی لەوی وەردەگریتن ئەو کاتی دێن تەماشاکەن چکۆ معریفێکی زۆر باشی هەیە کادری غول ئەوەی ئەوروپا ژیان شیبتاوی بۆ دابینکرێ بەرام لێکوان لە کوردستان لە قوتی خۆی فێرەبیتن لە قوتی خۆی فێرەبیتن جاریش وایە دوو جۆرە کادری ترێک کە زۆر منافسی کادری و غولەکەتن و لە هەمان کە ناتوان بەرینگاریش بنەوە کادری کەمیان ئەوەیە ئەو کەسانی کەەوە پەیمانگە تاوانەکەەوە ئەو کەسانێکەوە مەسەرەن زانکۆ تاواکەم بەشی سیاسی تاواکەن یان ئەو کەسانی کە بەشەکانی تاواکەن هەمان دێنەوە ڕۆلەنێ لە کادیری کادری سیاسی و یاخود وەکو میرات مایتەوە مەسەر منم لە بابی مەسوولە بووە وەکو میرات لە بۆ ڕێزگرتنی خێزانەکەی ئەو کادیران کە کەسان لە زی دەنکردن کادیر ئەو دوو کادرە زۆر منافسی و کادیراکەن بەڵام کادرەکان ترکە هەیە کادرێکی سنی ینی مەوەسم لە سنەکەی ئەوە نییە لە کەسایەتەکە مەوەسم لە عقلێتەکەی بیکردنەوەکەی ناتوانانی ڕۆلی هەبێ لە پێگەی ئەگە هەر لە حەزبی بێ یاخود لە مەدەنی بێتن یاخود لە یاخود لە لە لە لە ڕووی دیپلۆماسی و لە ڕووی شترەوە بێتن بۆیە کادری کادری و غول بە بەردەوامی بایەخ بەخۆ دەسن و زۆریش شیکردنەوە لە بۆ کەت لە بۆ بابەتەکان نووسراوی هەیە جارێ بابەتەکانی بە چیرۆک ئەنووسست و بەڵاوەکەتەوە یعنی تێگەیشتنی زۆر زۆر زەحمەتە لێی یاخود زارەیە بە شعرە یاخود زارەوەیە بە وتەیەکە بە قسەیەکانی ئەوکانی هەیە هەی چوارچەوەی بیکنەوەی کادری غول ئەزای لە تو لە خاڵی سفری خۆیتی بازنەیە کە دەین تۆوە تا دەگات تا جیهان ئاوا بەو شێوە بیرەکەتەوە ناچی مەسن لێرە هەنگاو بابستا ئەمریکا بەڵکو لە خاڵی سفری خۆی دەست پێەکەن چۆن ڕۆلی هەبوو مەسەر لە ئەمریکا لێکوان لە کوردستان دەیگاتن لە ڕووی لە ڕووی لە ڕووی لە ڕووی ئەقلیمی سۆن بووە مەسن ئەقلیمی کوردستان لە ڕووی عێراق سۆمە دوای لە ڕووی وڵاتانی دراسی عەربی چۆمە دوای لە ڕووی ڕۆژاتی ناوڕاست سۆمە دوای لە ڕووی ئەوروپا سۆم بە داخۆ دێ مسن دێ لە ڕووی ئەمریکاوە سۆم دوای لە ڕووی ئەفریقا لە ڕووی ئاسا ئاوا بیکردنەوە کادری و غڵ هەیە لە بۆ شیکردنەوەی سیاسی بەسەر بەسەر نەتەواکەی و هەروەها ئەتوانێ لە هەر ئانوساتێک کە بتەوێ وڵات ستەمی سیاسی بگۆڕدرێ ئەتوانی بیکێ سەرکردە قابلی سەرکردێ هەیە قابلی بەڕێبردننی شارەوانەی شێ قابلی بەڕێبردننی مەسەرەن پێگەی حزبی هەیە ئەنی ئەتوانێ نوێنەری جەماوەەر بێتن نوێنە نا نێردراوی جەماوسکە نوێنەر دەبتە باگران بەسەر خەڵک لە ڕووی کادیرەوە ئیرکێ بەڵام نێردراو نا لەسەر جیرفانی خۆت تۆ هەوڵەدەی پیشەکەی خۆت پیشەکەی خۆت کە وەکو وەکو معریفێکی کادیری هەتە وەکو پێ وەکو کەسایەکی کادیری تۆ ڕۆل تێ لەو کۆمەلگایە ئەتەوێ نەتەوەکەت بەرەو پێش بچیتن دایمەن لەسەر لەسەر ئەچ خۆی لەسەر جیفانی خۆیانەوە بۆ یاگە دیقەت بدەینە ئیسرائیل ئەو کەسانێکەوە کادیری زۆ زۆ زیرەکن لەناو سەربازیەوە دووشتیان هەیە یەک ئاگای لە خۆیە خۆی زانین شەیە لە دەروبەکەی چ قەومایە و دووش لە جیهانی دەرەوەی وڵاتەکەی چ قەومایە هەم ئەم شێوە کادیرە زۆ زۆ زۆرە لە بۆ کوردستان ئێستا پێویستە لە کوردستان ئەو زۆرە کادیرەمان هەبێتن کە وەی بتوانین ئایندەکەی خۆمان دیاری بکەین شەوتان شاد خوافیس